شەهرەزاد وتی عەبدوڵڵا فازیل لە سەری ڕۆشت و دەستی کردەوە بە گێڕانەوەی بەسەرهاتەکەی بۆ خەلیفە هاروونە ڕەشید وتی کیژە کەوتە گێڕانەوەی بەسەرهاتی خۆی و شارەکەی وتی من کچی ئەو پاشایم کە لە دیوەخانی حوکمڕانەکەیدا بینیت کە لەسەر کورسیە بەرزەکە دانیشتبوو وەزیران و گەورە پیاوان لە دەوروبەری بوون میرەکانی باوکم بیست و چوار هەزار میرن، هەموان پلە و پایان لە مەملەکەتدا هەیە، هەر میرێک لەوانە بیست هەزار سەربازی سوارەی هەیە، هەریەکەیشیان هێندەیان سامان و زێڕ و زیو هەیە کە هێشتا کەس بە دوو چاوی نەیبینیون. باوکم چەندین پاشا و دەوڵەتی تەفروتونا کردووە، پاشایان و پاڵەوانان کڕنوشیان بۆ برد، ڕۆژێ لە ڕۆژان باوکم لەگەڵ وەزیران و سەرگەورەکانیدا کۆبۆوە هێندەی زانی یەکێک خۆی کرد بە ژوورەکەیدا کە نێوچەوانی پرشنگی ڕووناکی بە جۆرێک لێ دەرەچوو ئەو ژوورەی ڕووناکردەوە کە پاشا سەرنجیدا پیاوێکی کەڵەگەت هەو بەرگی سەوزی لەبەردا بوو دەستەکانی هێند درێژ بوون کەوتبوونە خوار ئەژنۆیەوە بە باوکمی وت ئەی ملهوڕ بۆچی پشتت لەخوا کردووە و بتەپەرستی هەر ئێستا بڵێ ئەشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله خۆت و میلەتەکەت پشت بکەنە بتپەرستی و خوا پەرستن ئەو خوای ئاسمانی بێستۆن ڕاگرتووە زەویانی تەخت کردووە باوکم وتی تۆ چیت سپڵی پێنەزان وا پشتەکەی تەبتان ناترسی دەردت بکگران ئەو پیاوە درێژەش پێی وتبوو ئەو بتانە نە تووڕەبوونیان زیانم پێبەخشێ نە ڕازیبوونیان لێم سوودم پێگەێنێ حەزەکەی تۆ هەموو دانیشتوانی مەملەکەتەکەت بانگ بکە و با هەر یەکەیان بتی خۆی پێبێ دوای ئەوان من داوا لە خالقەکەمەکەم کە خویە بزانن کامیان خی ڕاستەقینەیە ئێوە بەدەستی خۆتانە و بتانەتان دروست کردووە بەڵام خویەکەی من لە بەرامبەر هیچ کارێکدا دەستەوەستان نییە گەر خویەکەی من دروست بوو ئەوە پشت بکەنە بتەکانتان و خواکەی من بپەرستن پاشا فەرمانی دا با جاڕچیان جاڕ بدەن هەر کەسە و بتەکەی خۆی بهێنێ هەموو سربازەکانیش بتەکانیان هێنایە ناو سەرای دەوڵەت منیش لە پشتی پەردەوە سەیری ڕووداوەکەمە کرد منیش بتێکم هەبوو لە زمڕودی سەوز دروست کرابوو کە قەبارەی بەهێندەی قەبارەی مرۆڤ بوو باوکم داوای ئەوەیشی کرد بۆم نرد و لە تەنیشت بتەکەی باوکمەوە دایاننا ئەویش لە یاقوت دروست کرابوو بتی وەزیریش لە زێڕ بوو ئەوانی گەورە پیاوان لە شیلان و ئەڵماز بوو یان لە داری ئەبەنووس هەر کەسە و بە گوێرەی توانای خۆی بتی دروست کردبوو کە تێیدا بوو لە قوڕ دروست کرابوو بتەکان ڕەنگیان سەوز و سوور و زەرد و ڕەش و سپی بوون پیرە بە باوکمی وت ئادەی بە بتەکەی خۆت و هەموو بتەکانی ئەم شارە بڵێ بالێم توڕە ببن پاشای باوکم فەرمانی دا هەموو بتەکانیان ڕیز کرد بتەکەی باوکم لە پێشیانەوە لەسەر کورسێکی زێڕیندانرا دوای ئەو بتەکەی مندانرا بوو باوکم هەستا و کڕنوشی برد بۆ بتەکەی و پێیوت ئەی پەروەردگارم هیچ بتێکی دی لە تۆ گەورەتر نییە بۆ خۆت ئاگاداریت ئەم پیاوە گومانی لە خویەتی تۆ هەیە گاڵتەت پێەکە ئەڵێت خویەک هەیە لە تۆ بەتواناترە داوامان لێکە پش بکەینە تۆ خواکەی ئەو بپەرستین داواکەم لی تووڕە ببی ئەم جاکەوت تە پاڕانە و داواکردن بەڵام بتەکەی جوڵی نەکرد ئەم جاوتی ئەی پەروەردگارم ئەمەی ئەیکەیت پیشەی تۆ نییە خۆجاران کە قسەمە کرد وەڵامت ئەدامەوە ئەوە نووسیت وا قسە ناکەی هەستەو یارمەتیم بدە. ئەمجا کەوتە لەقاندنی بتەکەی بەڵام هەر جوڵەی نەکرد. پیرە بە باوکمی وت، چییە ئەبینم بتەکەت هیچ ناڵێ؟ باوکم وتی، لەوە ئەچێ نوستبێ. ئەمجا کابرا بە باوکمی وت، ئەی دوژمنی خوا تۆ بێ گیانێک ئەپەرستی بێ توانایە، کەچی خوای من ناپەرستیت کە نزیکە لە هەمووانەو وەڵام دەرەوەیە. ئەبینێت و نابینرێ بەتوانایە خوایەکەی تۆ بێ دەسەڵات و بێجوڵەیە خوا پەرستە و بڵێ شایەتی ئەدەم تەنیا یەخوا هەیە بێ لە خۆی کەسی دی شایانی پەرستن نییە ئەم جاوتی تۆ بڕوانە بتەکەی تۆ پارێزگاری لە خۆی پێناکرێت جا چۆن ئەتوانێت پارێزگاری لە تۆ بکە لە بتەکە چووە پێش و کێشای بە پشتە ملی بتەکەیدا بتەکەیشکەوت باوکم زۆر توڕەبوو هاواری کرد ئەم جێ لە خواکەی منی خست ئادەی بیکوژن پیاوان ویستیان پەلاماری بدەن بەڵام نیان توانی هەڵبسن ئەم جا داوای لێکردن مسلمان ببن بەڵام مسلمان نەبوون ئەنجاوت ئێستا غەزە بوو توڕێی خواتان پیشانەدەم وتیان ئادەی هەردوو دەستی بەرز کردەوتی ئەی پەروەردگار تۆ جێی متمانەی منی و بڕوان پێتە نزاکەم پەسەند بفەرموو کە لەم فاسق و کافرانەی ئەەکەم ئەمانە لە پیت و فەڕ ئەخۆن بتەپەرستن پشت لە تۆن خوای هەموان بکەی بە بەرد تۆ تواناداری دەم و دەست خەڵکی ئەم شارە بوون بە بەرد هەروەکو بە چاوی خۆت بینیت ئەم جا ئەو پیاوەی نزاکە کرد هات بۆ لاموتی نزام کرد و تۆ سەروەر بووی کە لە غەزەبەکە بە دەربووی ئەم جا منی فێرەخوا پەرستی کرد ئەو دەمە تەمەنم حە ساڵان بوو ئێستاش تەمەنم سی ساڵانە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد گێڕایەوە کچە سی ساڵان وتی، منیش پێم وت، ئەی پیاوی بۆ خوا ڕەساو، تۆ منت لەو بێ بڕوایانە ڕزگار کرد و هەموویانت بەو نزایەت کردە بەرد. ئێستا تۆ پیری منیت، خاوەن تەگبیری منیت، پێم بڵێ ناوت چییە؟ دەستگیرۆیم بکە، ڕێپیشاندەرم بە. پێی وتم، من خدرم، ئەبوو عەباسی خدر. ئەمجا لە بەردەممدا دار هەنارێکی ناشت، هەر زوو گەورە بوو، گوڵی گرت، هەنارێکی گرت، ئەمجا پێی وتم، ئەم تەنیا هەنارە بگرە و ڕۆزی خوایە بۆ خۆت بیخۆ هەمیشە خوا بپەرستە ئەم جاهر لێدا فێری قورآن خوێندن و نوێژ و خواپەرستی کردم ئەوە 23 ساڵی ڕەبقیە خواپەرستیەکەم لەم شوێنەدا هەموو ڕۆژێک ئەم درەختە هەنارێگەگرێ لێ یەکەمەوە ئەی خۆم خۆمی پێتێرەکەم لەو کاتەوە هەموو ڕۆژانێکی هەینی خدری زیندە دێت بۆ لام هەر ئەویش ناوی تۆی پێوتم ئامۆژگاری کردم کە هەرچیەکت داواکرد بە قسەت بکەم ببمە هاوڕێت ئەمەیە دەنگ و باسی ئەم شارە بە شەرمێکەوە ئەوەشی وت کە پێشی وتم کە هەر تۆیش ئەبی تەمێردم ئەم جادار هەنارەکەی پیشاندام یەک هەناری پێوە بوو لی کردەوە و نیوەی بەخشی بە من و خۆشی نیوەی خوارد ئەم جاپرسیم ڕازیت بەوەی خدری زیندە پێوتیت ئەبێت تەمێردت ئاخۆ لەگەڵم دەی بڕۆینەوە بۆ وڵاتی خۆم کە شاری بەسڕەیە ئەیژوتی بەڵێ پشت بەخوا سەرپێچی لە فەرمانەکانت ناکەم منیش دواتر مارم کرد و چوینە گەنجینەی دەوڵەتی باوکیەوە چەند دەمان بۆ هەڵگیرا لە زێڕوزی و مرواری و یاقوت ئەم جاگەڕینەوە دواوە و خۆم گەیاندەوە لای هەردوو براکەم کە ئەوانیش بە شوێن مندا وێڵ بوون پرسیان ئەوە بۆ هێندت پێچوو دڵمان هەر لای تۆ بوو بەڵام سەرۆکی کەشتێوانان وتی ئای عەبدوڵا ئەوە چەند ڕۆژێکە هەوا لەبارە بۆ سەفری دەریا بەهۆی تۆ سەفەرەکەمان وەستا بوو منیژوتم زیانی نییە کەس نازانێ خێر لە چیدایە وتویانە ئەگەر نەشزانم بۆ کام شوێن ئەڕۆم گرنگ ئەوەیە خێری تیاابێ بۆم ئەم جا ڕوم تێکردن وتم بڕوانن کە لێتانون بووم چیم بەسەر هات ئەمجا ئەو هەموو زێڕ و مرواریەم پیشاندان وتم گەر بە قسەی منتان بکردایە بێبەش نەبوون لەو هەموو زێڕ و مرواریە دواتر کەوتمە جێڕانەوەی ئەو هەموو ئادەمی زادە بەبەردبووانە ئەو شتانەی کە بینی بووم براکانم وتیان بەو خۆیان لەگەڵ تۆیش بهاتینایان نەمانەوێرا ئەم جاکیشە جوانەکەم سەرخستە ناو کەشتیە چارۆکە دارەکەەوە بۆ گەنجینەی ژێرەوە براکانە وتیان بۆچی وا لەو کیژە جوانەکەی وتم کە گەیشتینە شاری بەسرە مارەی یەکەم و ئەی گوێزمەوە برایکیان وتی بەو خوایە زۆرم حەز لەم کیژەیە برا خۆشەویستەکەم ڕێم بدە با من ماری بکەم براکەی تریشم بە هەمان شێوە داوای کرد بیدەم بەو تاکوماری بکە منیژوتم برا جوانەکانم لە شوێنی خۆی پەیمانم پێداوە خۆماری بکەم ئەگەر بیدەم بە هەر کامێکتان ئەوە بەرامبەر بەو کیژە پەیمان شکێن دەرەچم ڕەنگە دڵیشی بشکێ چونکە بەو پەیمانی مارەکردنەی لە خۆم هاتووە لە تەکمدا ئەگەر بیانووی ئەوەتان هەیە خۆشتان ئەوێ ئەوە خۆم لە ئێوەم زیاتر خۆشەوێت چونکە گرتەی خۆمە لێم بگەڕێن خۆم دوو کیژی جوانتان لە شاری بەسرە بۆ ئەدۆزمەوە لێتان مارەکەم و لە ڕۆژێکدا هەرسێکمان ئەیانگوێزینەوە چاو لەم کیژە بپۆشن با بۆ خۆم بێ شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار خاوەنی بڕیار عبدوڵا فازل وتی ئەوان بێدەنگ بوون منی جوام زانی قسەی منیان بەدڵ بووە و پەسەندیانە بۆیە بێدەنگن ئەم جا کەشتی کەوتە دەریا بڕین بەرەو شاری بەسرە کیژە لە گەنجینەی ژێرەوە دامایە و نەهاتە سەر پشتی کەشتێکە منیش لەگەڵ براکانمدا شەوە نووستم. چل ڕۆژی ڕەبەق بەڕێوە بووین. شەوێکیان لە شیرین خەودا بووم. هێندەم زانی هەر دوو دەستم بە دەست برایەکمەوەیە و دوو قاچیشم بە دەست براکەی ترمەوەیە. تومەز ڕێکەوتوون کە من فڕێ بدەنە دەریاوە لەسەر ئەوەی کە کیژەکەم پێ نەبەخشیون. هاوارم کرد پیاوی چاک بن، بۆچی ئەمەم بەسەر دێنن؟ وتیان، بێ ڕەوشت، چۆن هەردووکمانت بە کیژێک گۆڕیەوە، لەبەر ئەوەیە فرێت ئەدەینە ئەم دەریایەوە، هێندەم زانی فڕێیان دامە دەریاوە، ئەمجا عەبدوڵڵا فازیل ڕووی کردەوە هەردوو سەگەکە و پرسی، وا بوو یان نا، هەردووکیان سەریان شۆڕ کرد و وەڕین، وەکو ئەوەی بڵێن، ڕازەکەی. خەلیفە زۆری پێ سەیر بوو ئەمجا لەسەری ڕۆشت وتی ئەی میری مسلمانان هێندەم زانی ئاوی دەریا بڵندی کردمەوە بۆ سەر ئاو و باڵندێکم بینی بە هێندەی ئادەمی زادێک داهاتەوە بۆ سەر ڕووی دەریا و پڕی پێداکردم و بڵندی کردمەوە هێندەی چاوتروکانێک خەوم لە سەربانی کۆشکەکی بڵند بینیەوە کە هاتمە خوارەوە سەیری دیوار و پایەکانیم کرد هەمووی بە کڵێشەی جوان و زەخرەفەی ڕەنگا و ڕنگ ڕازابەوە کەنیزەکێکی زۆرم بینی دەست بە سنگەوە چاوەڕوانی فەرمان بوون ژنێک لە نێوانیان دادانیشت بوو لەسەر کورسیەکی زێڕین بەرگێکی لەبەردا بوو کە نەمەتوانی زۆر سەیری کەم هێندە بریسکەدار بوو تاجێکی شاهانەی لەسەر نابوو سێ بازنەی زێڕینی لەقەت بوو بە مرواری و گۆی شیلان چنرا بوو ئاوی چاوی ئەبرد باڵندەکە منی فران خۆی ڕاوەشان بوو بوو بە کیژۆڵەیەکی ناسکی زۆر جوان کە بەوردی سەرنجمدا بۆم دەرکەوت ئەو کچە هەر ئەو مارە سپیە بوو کە خۆی کرد بە کیژۆڵێکی جوان لە لاپاڵی شاخکەدا ژنی سەر کورسیە زێڕینەکە لی پرسی ئەم ئادەمی زادت بۆ هێناوەتە ئێرە کیژەژوتی دایجان ئەم کوڕە ناموسی منی پاراست و نەیهێشت لە نێو کیژاندا ئابڕووم بچێ ئەمجا کیژە ڕووی کردە من و پرسی ئەم ناسیتەوە منی ژوتم نە کیژەکە وتی من ئەو مارە سپیە بووم کە مارە ڕەشەکە شوێنم کەوت بوو ئەیویست سوارم ببێت و ئابڕووم بەرێ تۆیش پەلامارت دا و بەبەرد کوشتت من ژوتم لەگەڵ مارە ڕەشەکە مارێکی سپیم بینی کیژەکەوتی ئێ ئێمارە سپیەکە من بووم من کچی پاشا سوورەی پاشای پەریان ناوم سەعیدەیە ئەو ژنەش لەسەر ئەو کورسێ زێڕینە دانیشتووە دایکمە شاژنە ژنەی پاشا سوورەی پەریانە ناوی پیرۆزە ئەو مارە ڕەشەیش کە شوێنم کەوتبوو ئەیویست سوارم بێ ئابڕم بەرێ وەزیری پاشاڕەشە بوو ناوی دەرفیل بوو زۆر ناشرین بوو تومەس کە منی یەکەم جار بینی بوو عاشقم ببوو نردە خوازبێنیم باوکم دەستی نابوو بە ڕوێوە و پەسەندی نەبوو لێی پرسی بوو لە کەیەوە ئەوەت بەسەر هاتووە بوێریت داوای کچە شازادە بکەی لەو قسەیە تووڕە ببوو بڕیاری دابوو سوێندی خواردبوو کە من بکوژێ لە ڕقیە و قسەی کە باوکم پێی وتبوو کەوت بۆ چاودێری کردنی من جەنگی گەورە دوای ئەو داخوازیە کەوتە نێوانمانەوە لە ڕاستیدا باوکم پێی نەئەوێرا و ناچار خۆی لە شەڕی ئەپاراست چونکە زۆر بە توانا و فێڵباز بوو منیش ناچار هەر ڕۆژە و شێوەی خۆم بە جۆرێک ئەگۆڕی بۆ هەر کوێیەک بچوومایە بە بۆن ئەیدۆزیمەوە شوێن مەکەوت بێزاری کردبووم ئەو جارەی خۆم خستە شێوەی مارە و ڕووم کردە ئەو شاخە ئەویش خۆی کردە ئەژدی ها و شوێنم کەوت منیش زۆر ماندوو بووم هێندەم ڕاکرد بوو ئەوە بوو تۆ فریام کەوتیت و بەبرد سرت پان کردەوە ئەوە بوو خۆم خستە شێوەی کیژە و پێم وتیت تەوە چاکەت لەگەڵ کردوم و منت قەرزاربار کرد ناهێڵم چاکەت ون ببێت کە لەو زۆڵە ڕزگارت کردم کە هەردوو براکەتم بینی ئەو پیلانیان پێجیڕایت و تۆیان فرێدایە دەریاکەوە فریاد کەوتم و لە خنکاندن ڕزگارم کردی پێویستە لە جێی باوکم و دایکم تۆڵەت بۆ بکەمەوە ئەم جاڕووی کردە دایکی وتی ڕێزی بگرە دایگیان ئەمە ناموسی منی پاراست ژنەکەی سەر کورسیەکە وتی بەخێر بێیت ئەی ئادەمیزاد تۆ چاکەیەکت لەگەڵ کردوین ئەهێنێت خەڵات بکرێی شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. بیبە بۆ لای پاشا منیان بردە دیوەخانی پاشا ڕوانیم لەسەر تەختی شاهانە دانیشتوە و دێ و درنج دەوریان داوە کە پاشان بینی یەکسەر لەبەر بریسکە و ڕووناکی بەرگەکانی بەری سرم گێژیە خوارد هەر کە پاشا منی بینی لەبەرم هەستا ئەو هەموو وەزیر و پیاو ماقوڵ و فەیلە سوفانە لەبەر باوکم هەستان ئیدی پاشا ئامێزی بۆ گرتمەوە و بەخێری هێنام و زۆری ڕێز لێگرتم خەڵاتێکی زۆری کردم ئەمجا فەرمانی دا بە چەند پیاوێکی بیبەن بۆ لای کچەکەم تا ڕەوانەی شوێنی تایبەتی خۆی بکاتەوە دەستیان گرتم و بردمیان بۆ لای سەعیدەی کچی ئەویش منی بە دیاری و خەڵاتەکان و هەڵگرت و فراندمی ئەمە حاڵی سەعیدە بوو لەو لایشەوە سەرۆکی کەشتیە چارۆکە دارەکە کە گوێی لە شڵپەی دەریا بوو لەو کاتەدا کە منیان تێفرێدا بەخەبەر هات پرسی ئەوە چی بوو کەوتە دەریاوە هەردوو براکەم دابیان بەسەری خۆیاندا ئای براڕۆ براکەمان چووە لێواری کەشتێکە میز بکە کەوتە دەریاوە دواتر دەستیان گرتبوو بەسەر پارە و سامانەکەمدا لە نێوان خۆیاندا لەسەر کیژەکە بوو بە شەڕیان و هەریەکان وتبووی کچەکە بۆ من ئیدی نێوانیان تێکچوو کەسیان منیان بیر نەمابوو ئا لەم مشتومڕیاندا سەعیدە منی خستەوە سەر پشتی کەشتیەکە کە هەردوو براکەم منیان بینی ناسیمیانەوە ئامێزیان بۆ کردمەوە ئەم جا پرسیان ئەوە برا جوانەکەمان لەکوێ بوویت بەو خویە دڵمان هەر لە لای تۆ بووە سەعیدە کیژە جوانەکە خۆی پێنەگیراوتی گەردڵتان لای براکەتان بۆە نەتانەخستە دەریاوە لەبەر ئەوە هەڵبژێرن ئەتانەوێت چۆن بمرن قسە بکەن قرتمی هەردووکیانی گرتبوو خەریک بوو بیان کوژێ هەردووکیان هاواریان کرد برا جوانەکەمان ئێمە کردمان تۆ نەیکەیت ناچار خۆم لە کارەکەی هەڵقورتان و پێمت دەستم دامێنت ئەو دوو برایم هەیە سەعیدەوتی ئەوە لەبەر خاتری تۆ نایان کوژم ئەم جا قاپێکی وێنا کە ئاوی تێدا بوو هەندێکی بەسەردا خوێن کە ئێمە هیچی لێ تێ نەگەیشتین قاپە ئاوەکەی بەسەردا ڕشتن وتی هەر ئێستا لە شێوەی ئادەمیزاد بچنە دەرەوە بچنە شێوەی دوو سەگەوە. ئەی میری موسوڵمانان ئەمەتان بوون بە دوو سەگ. ئەمجا ڕووی کردەوە سەگەکان و وتی، قسەکانم ڕاست و دروستن یان نە؟ ئەوانیش ملیان شۆڕ کرد بۆ سەر زەوی وەکو ئەوەی بڵێن ڕازەکەی. ئەمجا بە سەرنشینانی کەشتی وت، ئەی سەرنشینانی کەشتی ئاگادار بن ئەو دوو سەگە دوو براکەی بوون، چونکە خیانەتیان لە عەبدوڵڵا کرد، هەردووکیانم بە سیحر کردووە بەو دوو سەگە. تاکو ئەمرن ئەبێت بەو شێوێ بمێنەوە هەتا ئەم عەبدوڵای ئەمرێت هەر کەس بچێتە سەری و غەدری لێ بکە ئاوای لەکەین ئەوان ژوتیان خاتون هەمومان خزمەتکاری عەبدوڵین سەرپێچی فەرمانەکانی ناکەین ڕووی کردە منوتی کە گەیشتی تا شاری بەسرە سامان و پارەکەت بەسەر بکەوە گەر کەم و کورتی هێنا ئاگادارم کەوە من بۆت دێنمەوە لای هەر کەسێک سامانەکەتم دۆزیەوە بەسیحر ئەیکەم بەسەک ئەمجا ئەم دوو سەگەی برات زنجیر بکە و لە ژوورێکدا هەردووکیان بەند بکە و مەهێڵە تێکەڵ بە سەگی تر ببن هەموو نیوە شەوانێک هێندەیان لێبدە تاکو ئەبورێنەوە گەر هەموو نیوە شەوێک تێروپریان لێ نەدەی دێم و لە خۆشت ئەدەم و ئەمجا لە هەردووکیانە دەم منیش لە ترسان داوتم بەسەر چاو کەشتی چارۆکەدار کەوتە سەفر و کچە جوان ڕۆشت و منیش هەردوو سەگەکەم پەت کرد ڕۆژی دووەم گەشتی نەشاری بەسرە بازرگانانی هاوڕێم پێشوازیان لێکردم و بەخێریان هێنام و کەس هەواڵی دوو براکەمیان نەپرسی هەرکەس هەردوو سەگەکەی بینیی پرسی ئەم سەگانت بۆ چییە؟ من ژەموت لە ڕێگا لەگەڵیان ڕاهاتووم پێکەنین و نانەزانی هەردوو براکەی خۆ من کە گەشت مۆشاری بەسرا بە میوان و بارداگرتن و فرۆشتن سەرقال بووم هەر بیرم نەبوو نیوە شەو لە گەنجینیان بخەمە ژوور و لیان بدەم هەندەم زانی کیژەم لێ پەیدا بوو قەمچی هێنا و هێندەی لێدام لە هۆش خۆم چوو بووم ئەم جا چوو بۆ گیانی دوو سەگەکەی برام و لە ئەوانیشیدا بوو ئەمجا هاتەوە لام و هەڕەشەی لێکردم کە دووبارەی نەکەیتەوە ئەبێت خۆت لە دووبارەی ئەو بیرچوونەوە بە ئاگا بێنیتەوە ئەگەر نا وەکو ئەم شەو لە خۆتە دەم بەیانی هەرچەندم کرد دڵم نەهات پەت بکەمە ملیان ناچار بووم دوو زری زەی زێڕم بکڕین و لە ملم کردن بە قاچێکی چرپای گەنجینەکەوە هەردووکیانم بەستەوە شەوی دووەم بە ناچاری لە هەردووکیانمدا ماوەیەک بەو شێوەی مامەوە جارێکیان لە دڵی خۆم داوتم ئێستا دڵی نەرم بووە بۆیە ئەو شەوە لێم نەدان هێندەم زانی ئەو شەو لێم پەیدا بوو ئەو کیژە هێندەی لێدان بورامەوە لەو ساوە ئەمە کارمە شەوانە دوای لێدانیان تێر بۆیان ئەگریم و ئاشتیانەکەمەوە گەورم ئەمە چیرۆکی من بوو خەلیفە هەرو نەڕەشیت ئەم بەسەرهاتەی زۆر بەلاوە سیر بوو لە عبدوڵە فازیلی پرسی تەوە لە براکانت خۆش بووی دیان نە عەبدوڵا وتی گەورەم من لیان خۆش بووم خوا لە گوناهیان خۆش بێ ئێستا من داواکارم ئەوان لە من خۆش ببن چونکە ئەوە دوانزە ساڵە من هەموو نیوە شەوێک بە قامچی لەو دووبرایم ئەدەم خەلیفەوتی بێخەم بە پشت بەخوا کارێگەکەم هەردووکیان بچنەوە سەر شێوە ئادەمی زادیەکەیان ئەوانیش لە تۆ خۆشە بن تۆ بڕۆ بۆ ماڵ و حاڵی خۆت ئەم شەو لیان مەدە سبەینێ خواچی چاکە ئەوەمان بۆ بکە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تاوکاتە ڕێز و سلاوی سورە ناتق جێبەجێکار پێشڕامە پێشکەشکار پەسەند بفەرموون هاوڕێمان بن.